لە دوای سوپاس و ستایش بۆ خوای تاک و تەنها و ناردنی سەلات و سەلام بۆ سەر ڕوحی هەمیشە زیندووی حەزرەتی محەممەد صلی الله علیه وسلم چاوساغ و ڕابەر و خۆشەویستی دنیا و قیامەتمان سەردار و گەورەی هەموو پێغەمبەران سەرجەم صلی الله علیه وسلم پشتیوان بەخوای پەروەردگار لە وتاری ئەم جمعەیەشماندا هەروەکو بەڵێنماندا ئەگەر خوای گەورە فرسەتمان بدا و تەمەن باقی بێ زنجیرە باسێک لەسەر تەعزیە و لەسەر دڵدانەوەی خاوەن مردوو لە ڕوانگەی شەریعەتی پاکی بێگەردی ئیسلامەوە پێشکەش بە جەنابتان بکەین وتاری ئەم جمعەیەمان بەشی دووەمە لە زنجیرە باسە و بەو ئایەتە قورئانییە دەست پێ دەکەین کە خوا دەفەرمێ اعوذ بالله من الشیطان الرجیم فاصابتكم مصیبة الموت کاتێک کەوا بەڵای مردن یەخەتان پێدەگرێ کاتێک کەوا مصیبەتی هەرە گەورە کە مردنە یەخەتان پێدەگرێ قورآن لە سوڕەتی مائیدەدا لە ئاەتی سە و شەشا دەفەرمێ مردن مصیبەتی گەورەیە بەڵێ فعلا بەڕاستی مردن مصیبەتە هەر مردنە هەموو خۆشیەکان دەکا بە ناخۆشی لەناو شاییدا بە مردنی کەسێک شایی دەبێ بە شیوەن مناڵێکی ناسپەروەری کاتێک کە ناز دەکا بەسەر باوک و دایکیا بە مردنی دایک یان باوکی ئەو نازەی لێ دەشێوێ ژن و مێرد کە قەڵایەکن بۆ یەکتر و لە ئامێز یەکترا پارێزراون کاتێکەوە یەکیان وەفات دەکا و دنیا بەجێ دێڵێ بەرامبەرەکەی هاوسەرەکەی هەست دەکات لە بیابانێکی چۆڵا بە تەنیا بەجێ ماوە مناڵ کە قڕەت و ئەعیونە بە لەفزی قورئان چاوڕۆشنکەرەوەیە سۆمای چاوە بە مردنی باوک پشتی دەشکێ و دەچەمێتەوە دایک بە مردنی ڕۆڵە کورد جوانی فەرمووە کە دەڵێت جەرگ سوتاو بووە واتە فعلا پارچەیەک لە جگەری بەبێ بەنج و عملیات لێکراوەتەوە بۆیە پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم زۆر جوانی فەرموو کە لە جەوامعی کەلیمە فەرمووی ئەکسروا من ذکر هاضم اللذات زۆر یادی ئەو شتە بکەن کە هەموو خۆشیەکان پێچەوانە دەکاتەوە و دەیکا بە ناخۆشی ئەو ماڵەی چەند سعاتێک پێش ئەوە گۆرانی و ئاهەنگ بوو تێیە ئێستا دەبینی شیوەن و شەپۆڕە تێیدا سەبەبەکە چییە مردنە مردن زۆر کاریگەرە لەسەر ئینسان سەیری قورئانی پیرۆز کەن خوا لەو قورئانە پیرۆزەدا باسی پێغەمبەرێکی هەرە گەورەمان بۆ باس دەکا کە حەزرەتی یەعقوبە زۆر گەورەیە حەزرەتی یەعقوب سەلام و ڕەحمەتی خوا لە ئەو و سەرجەم پێغەمبەران بە تایبەت لە پێغەمبەری ئیسلام بێ یعقوب کوڕی حەزەتی ئیسحاقە ئیسحاق بۆ خۆی پێغەمبەرە واتە یعقوب باوکی پێغەمبەرە ئیسحاق کوڕی ئیبراهیمە ئیبراهیمیش ئەبول ئەنبیا باوکی هەموو پێغەمبەرانە واتە بۆ خۆی پێغەمبەرە کوڕی پێغەمبەرە باپیریشی پێغەمبەرە کوڕەکەشی یوسف هەر پێغەمبەرە بەڵام ئەم حەزەتی یعقوبە لەگەڵ ئەو هەموو متمانەی کە بەخوا هەیبوو کە پێغەمبەران مەعسومن لە گوناه هەرگیز سەرپێچی خۆیان نەکردووە پێغەمبەران سەلامی خۆیان لەسەر بێ کاتێک کە تەنگانەیەک ڕووی تێکردبن هەرگیز نەشڵەژاون بەڵام سەیری کە لە بەرامبەر مردنە یعقوب کاتێک کە یوسفی نازدار لێی دوور دەکەوێتەوە نەک لە کاتی خەبەرەکەیا کە وتیان گورگ خواردوێتی و لە ناو چووە لە دوای چەند ساڵی زۆر یوسف مناڵێکی بچووک بوو کە خستیانە بیرەکەەوە و پیلانیان بۆ دانا بەڵام کاتێک کە بنیامینیش چوو بۆ لای یوسف بوو بە پاشای میسر تاقیکردنەوەی خوا بۆ یعقوب هەر بەردەوامە هێشتا جوبریل خەبەری ئەوەی پێ نەداوە یوسف زیندووە ماوە بەڵام ئومێدی بە کەرەمی خوا هەر نەبڕابوو قورئان درێژەی باسەکە باس دەکات جەنابتان زۆرتان لەبەرتانەوە بۆتان باس کراوە مەبەست و شاهیدی من لێرەدا لەم مەوزوعەدا ئەوەیە کاتێک یوسف گەورە بووە بۆتە پاشا نزیکی سی چل ساڵ زیاتر بەسەر ئەم ڕووداوەدا ڕۆیشتووە ئەمە قسەی ئەو پێغەمبەرە گەورەیە فەرمووی ئەی هاوار بۆ یوسفی جوان خاسم قەد یوسف تۆم لەبیر ناچێتەوە وابيضت عيناه من الحزن قرآن دەفەرمێت چاوی سپی هەڵگەڕا ئەوەندەی فرمێسک پێڕش بوو لە تاوی یوسف ئەو پێغەمبەرە چاوی کوێر بوو لە تاوی کوڕەکەی فهو کەظیم ناخی پڕ بوو لە شێم و زوخاوی تاوی یوسفی کوڕی ئەها قورئان چەند جوان تەعبیرەکان دادەڕێژێ مردنی ئەو ڕۆڵەیە ئەوەندە کاریگەر بوو پشتی یعقوبی چەماند چاوی ڕووناکی تاریک کرد چل ساڵ بوو فەهوە کەظیم ناخی دڵی ئاگری دەخواردەوە پاشی چل ساڵ فەمووی وا ئەسەفا عەلا یوسف یا ئەسەفا عەلا یوسف قەد یوسفم لەبیر ناچێتەوە ئەی هاوار بۆ یوسف ئەمە پێغەمبەرێکی گەورە ئاوا جەرگ جەرگ کاری لێ بکا ئاوا دابڕینی خۆشەویست کاری لێ بکا ئەی کەسێک کە پلەی ئیمانەکەی زۆر لەوە کەمترە کە ئومەت قەت ناگاتە پلەی پێغەمبەران لە ئیماندا دەبێ حاڵی چۆن بێ پاڵەوانی گەورەی ناو هەموو پاڵەوانان کە حەزەتی محەممەدە صلی الله عليه وسلم کە خۆڕاگرتر بوو لە بناغەی ئەو کێوانە کە زۆر خۆڕاگرتر بوو لە ڕەگی دار خورمای بیابان کە ڕەشەبان نایهەڕژێنێ ئەو خۆشەویستەی کە هەموو ژیانی هەتیوی بوو، بە هەتیوی لەدایک بوو، بە هەتیوی گەورە بوو، دایکی لە شەش ساڵییە جارەشکە هەتیوی خستەوە، لە هەشت ساڵییە عەبدولموتەلیب جارەشکە هەتیوی خستەوە، هەموو ژیانی شوانی، غەمباری، چەوساوەیی بوو، زۆر خۆڕاگر بوو، چونکە هەموو ژیانی بە نەهامەتی گەورە بووبوو، ئەوانەی بە نەهامەتی پێدەگەن زۆر پاڵەوانیان لێ دەردەچێت، چونکە هەموو ڕۆژگاریان تاقیکردۆتەوە کە ڕۆژگاری سەخت چۆن ئینسان دەهەژێنێ، خۆشەویست تەمەنی لە سەروو شەست ساڵەوەیە، تەواو موەکان لە ڕیش و سەریدا سپیەتیان دەرکەوتووە. یەک تاقە کوڕی ماوە، ئەوانی تری هەموو وەفاتیان کردووە. لە بەینی دوو و سێ ساڵدایە، ناوی ئیبڕاهیمە، بە ناوی باپیرە گەورەیەوە ناوی نابوو کە ئیبڕاهیمی خەلیلوڵڵایە. ئەفەرمێ لەو کاتەدا خەبەریان بۆ هێنا وتیان ئیبراهیم وەزعی باش نییە و ئەی پێغەمبەری خوا لە مزگەوت بە پەلە بگەڕێەوە بۆ ماڵەوە خۆشەویست گەیشتەوە ماڵەوە فەرموو ئیبراهیمم بۆ بێنن ماریەی قبتی کە ئافرەتێکی مەسیحی بوو شوی بە پێغەمبەری خوا کرد و دواتر مسوڵمان بوو مناڵەکەی هێنا و خستیە باوەشی خۆشەویستەوە پیان ساسەلم لە باوەشیا بوو ئیبراهیم ئاخر هەناسەی دا و دەمی دا پچڕا و وەفاتی کرد پێغەمبەر صلی اللە علیه دەفەرمێ بە مردوویی بەخۆیەوە کوشی زۆر تون بەخۆیەوە کوشی ئیتر پێغەمبەری خوا فرمێسکێکی زۆر زۆری باراند ئەوەی لەوێ بوو هەمووی دەستی کرد بە گریان عبد الله عبد الرحمن كري عوف فرموي أتبتكي أتبكي أولم تكن نهيت عن البكاء خۆشەویستی خواوە تۆش دەگری لە کاتێکا کەوا نەهیمان لێ دەکەی ئێمە بگرین بۆ مردوو فەرمووی، لا، من نەهیم نەکردووە لەوەی گریان بۆ مردوو خراپ بێ، ولکن نهیت عن صوتین احمقین فاجرین، من نەهیم کردووە لە دوو دەنگ کە خوا پێی ناخۆشە، دوو دەنگی ناپەسند، ئەی پێغەمبەری خوا ئەمڕۆ ئەو دوو دەنگە وا لەناو ئوممەتەکەتا کە تۆ پێی قەڵسی زیندوو بۆوە. دەنگێک لە کاتی خۆشیدا هەرچی خوا پێی ناخۆشە ئەوە دەکوترێ ڕەش بەڵەکی دەکرێ ژن و پیاو تێکەڵ دەبێ چەند گەڕەک بە دەنگی تەزجیلی بەرز و گۆرانی بێژ هەراسانیان لێ هەڵدەگیرێ ئەوە دەنگێکە لە کاتی خۆشیدا لە جیاتی شکری خوا ناشکری پێ دەردەبڕێ بەو دەنگە دەنگی دووەمیان فەرمووی صوت عند مصیبە دەنگێک لە کاتی ناڕەحەتیدا کە بەرز دەکرێتەوە خەمش و وجوه کاتێک کە ئافرەتان دەم و چاویان دەڕنن وشق و جیوب کە یەخەدا دەڕندرێ وەکو ناڕەزایی بەرامبەر بە کاری خوا وەرینەت و شەیطان فەرمووی کاتێک کە ئافرەتان مردوو دەلاوێنەوە بە دەنگی بەرز بە دەنگی بەرز دەیلاوێنێتەوە ئەی کوڕە چاو کاڵەکەی و بەژن لاولاوەکەی ئاوا و ئاوا بوو فەرمووی من نەهیم لەوە کردووە ان العین تدمع من بەدەست خۆم نیە ابراهیم جەرگی سوتاندم ان العین تدمع چاو فرمێسک دەڕێژێ والقلب یحزن دڵم وەکو مەنجەڵ دەکوڵێ ولا نقول الا ما يرضى ربنا بەڵام شتێک ناڵێین کە خوا پێی ناڕازی بێ ئەوە گرنگە چاوم بەدەست خۆی نیە فرمێسک دەڕێژێ دڵیشم دەکوڵێ بەڵام شتێک ناڵێم کە خوای رب العالمین پێی ناڕازی بێ وإنا لفراقک بفراقک یا ابراهیم لمحزونون بەڕاستی مەحزون و خەفەتبارم ئیبراهیم بۆ وەفاتی تۆ کەواتە برای جارێک پرسی لەسەر لافی تر دەنووسێ خەمبارین دڵگرانین بە کۆچی دوایی ناشەرعی نییە پیان فەرمووی خەمبارم ئەی ئیبراهیم بۆت بەڕاستی مەحزونم بە وەفاتی تۆ چۆن مەحزون نابم ئەمە پێغەمبەری خوا بوو صلی اللە علیه وسلم کاتێک کەوا جگەرگۆشەی وەفاتی کرد هەر لە ماڵی پێغەمبەرین صلی اللە علیه وسلم لەگەڵ ما بن هەر لە ماڵی ئال و بەیتی پێغەمبەری خواداین ئەم جارە مەشهەدەکە دەچێتە ماڵی زەینەبەی کچی پێغەمبەری خواوە زەینەبەی بەڕێز مناڵێکی هەبوو جوانکیلا مناڵەکە کەوتبووە گڕوگاڵ و قسەی خۆش ڕۆژێکیان زۆر نەخۆش بوو پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم لە دەرەوەی شاری مەدینە بوو بەکارێک چوو بۆ دەرەوە و کیباری سەحاب لە خزمەتیا بوون کوڕێکی بان کرد کوڕێکی جوانی گەنج فەرمووی تخوا ڕۆڵە گیان بگە خزمەت باوکم و بڵێ زەینەبە دەڵێ مناڵەکەم هیلاکە و خێرا پێغەمبەری خوا سەردانمان بکە فریامان کەوێ ئەفەمێ کوڕە گەنجەکە پێغەمبەری خوای دۆزیەوە و خەبەری دایە ئەویش وەی زانی هەر نەخۆشێکە یعنی حاڵەتێکی ئافرەت زیاتر خۆڕانەگرە کاتێ مناڵ نەخۆش دەبێ وەکو پیاو خۆڕاگر نییە پێغمبەری خۆسان فەرمووی پێی بڵێ سەلامی لێ بکە و پێی بڵێ ئین لله ما ئەخەذ وله ما ئەعطا وكل شيء عنده بمقدار پێی بڵێ هەرچی خوابیدا هەر دەبێ ئەوەی خوابی وەریگرێتەوە هەر وەری دەگرێتەوە هەموو شتێک کاتی خۆی بۆ دیاری کراوە پێی بڵێ فلتصبر ولتحتسب داوای پاداشت لە خوا بکە و ئارام بگرێ و دان بە خۆیدا بگرێ خەبەرەکەی بۆ هێنایە وتی پێغەمبەری خوا صلی الله علیه و سلم سەلامت لێ دەکا و ئاوا دەفەرمێ وتی تو خوا بڕۆ بە پێغەمبەری خوا بڵێ لە ڕەهی ئەو خوا ڕا پێغەمبەری خوا دوانەکەی و خێرا سەردانم بکە مناڵەکە لە سەرمەرگای و تەحەمولم نەماوە فریام کەوێ حەدیسەکە ئاوا دەگێڕێتەوە ئەفەرمێ پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم بە پەلە فەرمووی کەواتە ئەم مناڵە لە سەرمەرگایە ئەی بۆ وان نەگوت با بڕۆین خێرا ئەفەرمێ هەموو سەحابە کە لەگەڵ یاونجاوی دانیان لە حەدیسەکە هاتوو هەرە گەورە پیاوانی سەحابە سەعدی کوڕی عوبادە گەورە پیاوی ناو مەدینەی معاذی کوڕی جەبەل فەقیه و شەرعزان ئوبەی کوڕی کەعب کە خوا پیانزان فەرمووی خوا لە ئاسمانە ناوی تۆی هێنا ئوبەی فەرمووی قڕان خوێنی چاکە زەیدی کوڕی سابت کاتبی وەحی پێغەمبەری خوا صلی سەلەم هەموو سەحابە ریجال رضی الله عنهم کۆمەڵە پیاوی تر لە سەحابە ڕزای خوا لە هەمویان بێ هەمویان لەگەڵ پێغەمبەری خوا هاتن ئا ئەم دەرسە چمان فێر دەکا کە لەگەڵ ڕەفیق و کۆمەڵە خەڵکا بووی خەبەریان بۆ یەکێک هێنا وتیان فڵان کەس وا خەس کەسێکت خەریکە گیان لەدەست دەدا یان کەسێکت مرد ئەفەمە بە تەنیا بەجێی نەهێڵی هەزار ئیشت هەبێ خێرا لەگەڵیا بڕۆ بەجێی نەهێڵی بەتەنیا چەند کەس بن هەمووی لەگەڵیا بڕۆن یەک سەحابە خۆی جیا نەکردەوە هەموو ڕوویان کردە ماڵی زەینەب کە چوونە ماڵی زەینەبە پێغەمبەری خۆسەڵم فەرمووی مناڵەکە بێنن ئەفەمە مناڵەکەیان هێنا لە حەدیسەکە دەفەرمێت چۆن مەشکە ڕاوەشێنی دەهەژێ ئەو مناڵە هەموو لەشی ئاوا دەهەژا لە ڕوح دەرچوونە لە باوەشی خۆشەویستا وەفاتی کرد ففاضت عیناه، پێغەمبەری خوا صلی سەلەم ئەو ڕەوف و ڕەحیمە جا فرمێسکی بۆ کێ نەڕشت؟ جا ئەو پێغەمبەرە ڕۆژێ لە ڕۆژان جا بۆ کێ نەگریا؟ ئەم جارەش وەکو تاوی بارانی بەهار فرمێسک هاتە خوارەوە. ئەفەرمێ سەحابە عەرزیان کرد ئەی پێغەمبەری خوا ئەی پێغەمبەری خوا جەرگی ئێمەش سووتا تۆ ئەوەندە گریای ئەم گریانە زەرورە فەرمووی هذه رحمە جعلها الله في قلوب عباده ئەمە ڕەحم و بەزەیە خوا خستوێتە ناو دڵی بەندەکانیەوە وإنما يرحم الله من عباده الرحماء خوا ڕەحم بەو کەسانە دەکا کە ڕەحم لە دڵیاندایە جوێ بۆ ئەم حەدیسەی پێغەمبەر بگرە خۆت هەڵسەنگێنە براکەم هەر وەختێ لە ماڵێکا گریان هات هەر وەختێ کەسێ لەسەر مردوو گریا هەر وەختێ لەسەر قەبران بووی هەر کەسێ کاتێک ئافرەتێکی ڕووسوور بێوەژن دەکەوێ و کۆمەڵێ نازداری بەسەرا دەکەوێ هەر وەختێ مناڵێکی بێ باوکت بینی فرمێسک بە چاوتان نەهات بزانە ئەو دڵەت مردووە مردوو خەڵک هەیە لە کاتێکا لەسە قەبران بووین کابرا پێنج منداڵی ساوای بەجێ هێشتووە وەڵاهی موبایل بە گوێ و قاقا پێ دەکەنێ ئەو مرد ئەوە پێش جەنازەکە زەرورە ئەو کەسە دانێ و نوێژی مردوو لەسەر دڵی مردووی بکەی بەڵام فەرمووی ئەگەر هەر وەختێ گریانت بۆ خەڵک هات هەر وەختێ ئەو کەسە بە ماڵ و منداڵی خۆت زانی هەر وەختێ بەشداری خەمی خەڵک بووی ئەوە بزانە ئەو دڵەت زیندووە چۆن تۆ ڕەحمت بەرامبەر بە خەڵک هەیە واللهی خوا ئا ئەوە ڕەحمت پێ دەکا و بەزەی بە تۆشدا دێتەوە واللهی ڕۆژێک کە لێت قەوما خەڵکیش بەزەیان بە تۆدا دێتەوە چونکە لە لێ قەومانە تۆ بەزەیت بە خەڵکە هاتەوە ئەمە دینی ئێمە ئەمە جوانیەکانی ئەم دینەی ئێمەیە خۆشەویستان کە لە هەموو کاتێکا بەدەم خەڵکەوەین کە دەبێ بەدەم کەس یەکترەوە بین هەڵیسەنگێنە بزانە لە ئەهلی ئیمانی یان لە بێبڕوایان و دڵڕەقانی پەنا بەخوای پەروەردگار ئەمە دینی ئێمە ئاوا باسی تەعزیە دەکا باسی مصیبەتی مردن دەکا یەکێ لە کۆمەڵگای مسلمان سیمای ئەوەیە لە کاتی مردنا بەدەم یەکترەوەین تەعزیە واتە باسم کرد جمعی ڕابردوو واتە دڵدانەوە واتە دڵ خۆشیدانەوە واتە ئینسانەکە هاندەدەی سەبر بگرە ئارام بگرە ئێمە ئێمە لەم تەعزیەدا لەم دڵدانەوەی مردوودا ڕاهاتوین ڕا چونکە ڕۆژان لەبەر چامان دووبارە دەبێتەوە باوەڕتان بێ لێمان بۆتە شتێکی عادی ئەوانەی لە ئەوروپا و ئەمریکان لەوان بپرسە ئەڵێن چ گەورەییەکە ئەمە لە ناو ئومەتی ئیسلامە هەیە کە مردوێکیان لە دەمرێ ئاوا بەدەم یەکەوەن زۆر شتە هەفتانە دەخوێنینەوە خۆش ئەوەی کە خۆت دڵت پێی خۆش بوو واجبێکی دینێ بە مسلمانانی بڵێ بە تایبەت کەوەی دێتە ئەم مزگەوتەوە ڕووداوێکی زۆر تازەیە، گۆڤاری هۆنیان ژمارە بیست و یەک لە بیست ی یەکی دوو هەزار و نۆ دا، دە دوانزە ڕۆژێک لەمەوپێش دەرچووە، باسی کەسێکمان بۆ دەکات گەنجێکی موسڵمان، گەنجێکی ڕەوشت بەرز، کە لێرە ڕەوشتی بەرز بوو، کە لێرە ئەهلی دین و خواناسی بوو، کە چووە ئەوروپاش چووە بەریتانیا دینەکەی نەدۆڕاند، لەسەر ئەو ڕەوشت و پاکە ئەخلاقە موسڵمانیانە مایەوە، ناوی محەمەدە، باوکی ناوی قادرە. دانیشتووی هەڵەبجەی تازەیە، سنووری شارەزوور. ئەم بەڕێزە لە ئەوروپا جێگای خۆی بووە کە ویستوویەتی هاوسەری ژیان هەڵبژێرێ و تووشی فەساد نەبێ. ئافرەتێکی بە ڕەوشت و بە ئەخلاقی بینیوە، ئافرەتێک هەموو لاشەی سفوورە، چونکە لەوێ هەمووی وایە. بەڵام خاوەنی ڕەوشت و ئەخلاق دیارە. لە ڕێگای ئیشکردنەوە ئەو لە مەعمەلێکەیە ئەمیش لە مەعمەلەکەیا بووە یەکتریان ناسیوە ئافرەتێکی گەنج موالیدی هەشتا و شەش ناوی کالی لویسە خەڵکی شاری لاوس تۆفتی بەریتانیایە ئەو لاوەش لەو شارەی ئەواندا بووە ئەم لاوە پێشنیار دەکا کە ئەم کچە بخوازێ و ببێتە ژیانی هاوسەری چونکە لە دینی ئێمەدا ڕێگە پێدراوە مەسیحی ئەسڵ بە شەرتێکداوێن پیس نەبێ خاوەنی ڕەوشت و ئەخلاق بێ موسڵمان بۆی هەیە خوازبینی بکا و بیخوازێ ئەم دینەی ئێمە ئەمەیە مافی مرۆڤ دینت جیاوازە دەتوانی ژینت جیاواز نەبێ ئەتوانی لە هاوژینی بەیەکەوە بنێی بە شەرتێ ئەو بنەماڵە خاوەن ئەخلاق و ڕێز بن ئەو کچە خاوەن ڕێز و ئەخلاق بێ و داوێن پیسی نەکردێ پێشتر ئەفەرمێ کچەکە پێی وت ئاخە من مەسیحیم وتی ئاخر لە دینی ئێمەدا دروستە من لە مامۆستایانی ئاینیم بیستووە وتی ئەی بۆ شتێکی کە نەکەین کچەکە دیارە زۆر ژیر بووە ئەی بۆ قورئانێکی تەرجومەکراوی زمانی ئینگلیزیم بۆ نایەنی ئەم کچە زۆر خوێندەوارە سێ بڕوانامەی هەیە لە بواری کۆمپیوتەرە وتی قورئانێکم بۆ بێنە کە بە تەرجمە ئینگلیزی بێ و ئەو کتێبانەی پێغەمبەرەکەتان کە ژیان نامەی باس دەکا بە ئینگلیزی ئێستا هەموو شتێ لەسەر تۆڕی ئەنتەرنێت دەست دەکەوێ بە ئەنتەرنێت دەتەوێ هەموو مەکتەبی جیهانی ئیسلامی بە هەموو زمانەکان هەیە ڕایکێشە وتی بەسەر چاو هەر ئاوای کرد یەک باوەش کتێبی قورئان و تەفسیر و حەدیث و ژیاننامەی پێغەمبەر صلی الله علیه و سلم بۆ هێنا وتی دەی لێم گەڕێ ئەو خۆی باسی دەکا وتی با من متابعەی ئیسلام بکەم بزانم ئەم دینەی ئێوە چیە ئەگە حەق و جوان بوو بۆ نەیەمە سەری با بەیەکەوە هاو وەکو هاوژین دەبین با هاودینیش بین با مناڵەکانمان لەسەر یەک عقیدە پەروەر دەکەین و ئەگەر بە کەڵکیش نەهات من لەسەر دینی خۆم دەمێنمەوە ئەو کاتە تۆ دڵی ڕێگای هاوژین بوونمان لێ ناگرێ وتی نەخێر ماوەی چەند مانجێک بە وردی متابعەی قورئان و ژیاننامەی پێغەمبەری خوای کرد ئەڵێ چووە بەلای ئەو کوڕە وتی اللەهی دینی حەق ئەوەی کە دڵ تینویەتی ئەم دینی محەممەدەیە واللهی ئێمە نەمان ناسیوە واللهی ئێمە بە تەشویش نیشانمان دراوە ئەمە حەق ئەمە قورئانێک وتی واللهی هەزار و چوارسەد و سی چل ساڵە ئەم قورئانە هاتووە یەک پەت حەوزە مەیلێ لا نەچووە واللهی دڵنیا بە چۆن لە دەمی جوبرائیل هاتۆتە خوارەوە و سەر ڕوحی محەممەد واللهی ئا ئەوە من تەسلیم بە تۆم کرد یەک کەلیمە زیاد و کەمی تێدا نیە هەموو جیهان بگەڕێ دەستە بەجێ وتی اشهد ان لا اله الا الله واشهد ان محمد رسول الله بەڵام تخوا شایەدمانێکی هەر بە قسە نەبوو چۆ ماڵەوە بە دایک و باوکی گوت بۆ خۆی ئەژێڕێتەوە ئەڵە چوومەوە بە باوک و دایکم وت کە بنەماڵەیەکی مەسیحین ئێمە وتم مسلمان بووم زۆر تووڕە بوون وتیان شتی وا هەر نابێ وتم من بڕیاری خۆمم داوە گەیشتوومە ئەو دینەی کەوا بەڕاستی چەند ساڵە بەدوایە وێڵم ئەوەی کە دڵ ئاو دەدا و ئینسان قەناعەت پێ دەکا وتیان بێبەرین لێت لەم وەختەوە ئەولادی ئێمە نەماوی جارش کە سەر بەم ماڵەدا نەکەیتەوە بێبەرین لێت کاتێ بچێ سەر دینی محەممەد وتم بێبەری بن و لێم تازە من مسلمان بووم دینی خوا بە هیچ شتێ ناگۆڕمەوە ئەڵە دەریان کردم چووم بۆ لای ماڵی نەنکم لەوێ دەڵێ ئێستا لە هەموو بنەماڵەکەم هەموو خزم و کەسوکارم نەفرەتیان لێکردم بێبەریان کردم لە خۆیان تەسکەرەکەیان لێ سەنمەوە چوومە ماڵی نەنکم و باپیرم لەوێ ماڵم بۆ خاوێن کردەوە و خزمەتم کرد و نانم بۆ حازر کرد نەنکم پیرە ئەڵێ وتی زۆر سەیرە لەوێ خزمەتکردنی کەس نییە وتی دایکت چەند ساڵە بەس بە بای بایەک و تەلەفۆنی مەرحەبای منی کردووە ڕۆژە نەهاتوو ئیشێکم بۆ بکا بەم پیریە وتم نەنە گیان من موسڵمان بووم وەڵڵاهی لە دینی خوادا دەفەرمێ خزمەتی دایک و باوک و نەنک و باپیر پێویستە من ئەمڕۆ هاتبووم واجبێکی دینەکەم جێبەجێکەم وتی هەرچەند من دژم بە دینی محەممەد و ئیسلام بەڵام دەستت خۆش بێت دینێک پەروەردەکەی ئاوا جوان بێ حەقا ها بەو ڕەوشت و ئەخلاقە توانی پێی بسەلمێنە کە دینی من حەقا فێری خزمەت بە تۆم دەکا با تۆ دژ بە دینیشم بی مادەم کەس و کارمی ئەڵێ وتی ئەو جلانە چێ لەبەرتا وتم ئەوە جلی مسلمانانە دەفەمن لە شایەتمانەوە بڕیارم دا حیجاب پۆشم بەڵام دەڵێ ئەوەی کەوا بەڕاستی گرفتی بۆ دروست کردین لە شاری لاوستۆفت کە لێیە ژیاین تەنها من و یەک ژنی عەرەب جلی موسڵمانانەمان لەبەردا بوو بە هەر شوێنەکا دەڕۆیشتین دەچوینە هەر کارگەیەکەوە هەموو خەڵکی لێمان کۆ دەبەوە وەکو ئێستا ئافرەتێک لەناو ئەم شارۆچکەی ئێمەدا کە بەداخەوە خەڵک خۆ خەریکە واشی لێبێ بەڵام ڕوت و قوت بگەڕێ هەموو عالم لەوانەیە بدویکەوێ بەلایەوە زۆر سەیرە سەرنجی ئەدا ئەڵێ هەموو ئەو خەڵکە سەرنجی ئێمەی دەدا و تانە و تەشەریان لێ دەداین بۆیە بڕیارماندا بچینە شارێک کە موسڵمانانی زۆر بن لە ڕێی هاوسەرەکەیەوە کە کوردە و وتی من مسوڵمانانی کورد لە شاری برادفۆرد زۆرن لەو شارە ئەڵێ چوین بۆ وێ و لەوێ لە خوا بەزیابێ مزگەوتی لێبوو ناوەندی مسوڵمانانەی لێبوو مانجی ڕەمەزان بوو لە ڕێی تەلەڤیزۆنێکی ئیسلامی کەناڵێکی ئینگلیزیەوە ئاگامان لە هەموو دەنگباسی مسلمانان و جیهان و ئیسلام بوو دەمانزانی ڕەمەزانە بڕیارم دا بە ڕۆژوو بم هەموو شەوەکان تەراویحم لە مزگەوتا کرد هەر دە شەوەکەی قەدر لە مزگەوت و ماڵی خوادا دانیشتین تا بەیانی لەگەڵ هاوسەرەکەمە ئەڵێ ئەو لەزەتە ڕۆحیەی لە دانیشتنی شەوانی لەیلەتولقەدرا وەرم گرتووە لە هەموو عەمری خۆمدا ئەو خۆشیە بە دڵ و دەروونمدا نەهاتووە بۆیە وتم ئەمە نمونەی کۆمەڵە خەڵکی مسوڵمان بێ تخوا بە هاوسەرەکەی محەممەد هەستە با بچینەوە بە وڵاتی خۆتان بۆ کوردستان با لەوێ لەناو مسوڵماناندا بژین ئەڵەویش زۆر ڕاستگۆ بوو لەگەڵ ماوەتی باوەڕ کە تۆ تەحەمولی ژیانی ئەوێ ناکەی کارەبا نییە ئاو نییە تەپ و تۆزە خانووی خراپمان هەیە ژیانمان خۆشە جاری وایە گرانی و نەبوونیە پارک و حەدیقە و بازاڕ و جادەم جوان نییە هەموو ژیانێکی کولە مەرجیە وتم قەی ناکە من دەمەوێت دڵم ئیسراحەت بێ ئەمەوێ من بەم مزگەوتە چەند دڵ خۆشم ئەگە لەناو هەموو مسلماناندا بژمێ چەند دڵم خۆش بێ ئەڵم من ناچارم کرد کەوا بینەوە بۆ ئێرە وە لەو کاتەشەوە کە موسڵمان بووم ئەوەمان لەبیر نەچێ ئەڵێ کە ژیاننامەی پێغەمبەری خوام خوێندەوە ژنی هەڵکەوتووی ئیسلام ناوی عائیشە بوو ناوی خۆم گۆڕی لە سەد تەسکەرە لە کالیەوە بۆ عائیشە چونکە عائیشە خێزانی محەممەد بووە وتم تخوا با منیش کە خێزانی محەممەدم ناوم عائیشە بێ ئەفەرمێ بەم شێوەیە هاتینەوە بۆ کوردستان ڕۆژنامەنووسەکە لێی دەپرسێ ڕاست بەوە قسان وە فعلەن هەمووی ڕاستە ئەڵێ ئەی لێرە دڵخۆشی ئەڵێ لێرە جارێک دڵخۆشم جارێک دڵناخۆشم ئەڵێ بە چی دڵخۆشی؟ ئەڵێ لێرە بەوە دڵخۆشم کە ئەم هەموو ڕێز و حرمەتە هەیە. ئێمە هاتینەوە پێم سەیرە ئەو هەموو خەڵکە شەو ڕۆژ دەهات بۆ بەخێرهاتنەوەمان. پێم سەیر بوو کاتێ خەڵک ڕوویان دەکردە ماڵێک دەمگوت ئەوە چییە؟ ئەیانگوت ئەوە فڵان کەس نەخۆشە. پیرێژنێک نەخۆشە ئەو هەموو خەڵکە دەچێ بۆ لای مناڵێک نەخۆشە. بە حەیاتی نەمبینی بوو ڕێز لە مردوو ئەوا بگیرێ. لای ئێمە کە مردوو دەمرێ مەگەر خەڵکانی مسوڵمانی ئێرەکە لەوێ بن. ئەی نا حەتا بۆگەن دەکا لە ژوورەوە هیوا هەیە بە بۆگەن دەزانوا فڵان پیرێژنە لە ژوورەوە مردووە دوای تەلەفۆنە بۆ شارەوانی دەکا و دێ ئێسک و پروسکەی هەندێ پارە لە خاوەنەکەی وەردەگرێ و دەیبا لە شوێنێک دەینێژێ لێرە ئەو هەموو خەڵکە بازار و دوکان دادەخا هەمووی دەڕوا بۆ سەر قەبران بەڕاستی ئەوە سەرنجی منی ڕاکێشا یەکەم جار بوو ببینم کە منداڵێک مر من لەلای بووم کە مرد ئای خەڵک چەند بۆی بەپەرۆش بوون بە حەیاتی نەمبینیبوو ڕێز لە مردوو ئاوا بگیرێ چونکە لەوێ ئەو شتانە نییە فعلا لەوێ نییە برادرێک بۆی جەڕامەوە وتی لە ئەمریکا بە چاوی خۆم بینیم لە وڵا لە لۆس ئەنجەلوس وتی کابرایەکی پیرەمەر دەپەڕیەوە بە گۆچانەوە لە سەر جادە سارێک فریانەکەو بۆستێ و لێیدا ئەڵە پەلەقاژەی بوو دەم لە خوێن و لوتیەوە دەهات هەرچەند هاواری کرد مرورەکە نەچوو دەستی بگرێ و هەڵیستێنێتەوە ئەڵێ ئێمە ویستمان بڕۆین وتی نا ئەوەیشی ئەوە نیە تەلەفۆنی کرد وتی ئەوەیشی شورتەیە با شورتە بێ هەڵیگرێتەوە ڕەحمی بەزەی ئەوەندەی نەجوڵا دەست بۆ لاشەکە بەرێ لای ئێمە پەنجا کەس پەلاماریەدا وتی ئەوە ئیشی شورتەیە وەزیفە دابەش کراوە پارە لە جیاتی وەردەگرێ و بابی لاشەکەی هەڵگرێتەوە ئەڵێ من بەمە زۆر دڵخۆشم ها چاو لێ ئێمە بەسم لەم خاڵە بوو خەڵک چەند ئەمەی ئێمە ئەم کۆمەڵایەتی بوونە بەیەکەوە ئەم بەدەمەوە چوونی نەخۆش سەر تەعزیە مردوو هەموو شتێکی خۆت بەجێدێڵی وتی ئەی بەچی ناڕەحەتی وتی، بەڵڵاهی بەوە ناڕەحەتم بەداخەوە ئێمە کە سەیری کوردستانمان دەکرد لە ئەوروپا وامان دەزانی لە ڕێی کەناڵە کوردیە تەلەفیزۆنەکانی ئەم لاو لاوە وامان دەزانی ئەم خەڵکەی کوردستان ئەوەندە تێرە ئەوەندە دەوڵەمەندە ئەوەندە تەسەلە لە خۆشیان هەر هەمووی گۆرانی بێژە خۆ ئێمە بەس گۆرانیمان دەبینی وامان دەزانی خەڵک شەق لە پارە و دۆلار هەڵدەدا کەچی کە دێیە ئێرە ئەم هەموو مەنکوبە، ئەم هەموو مەزڵومە، ئەو قەسر و قوسورەی لە تەلەفیزۆنا نیشان دەدرێ خۆ هیچی ئەوە نییە کە بە بەچاو دەیبینی. ها ئەوەش ئیعلامی کوردی چەند خیانەت لە میللەتی خۆی دەکا، ئەو خێرخوازەی بیەوێ وڵاتەکەشت ئاوەدان کاتەوە کە تۆ دەبینی لەسەر تەلەفیزۆن ئەڵێ ئەو لەمن تێرتر و دەوڵەمەندترە. ئەوەتا ئەو ئەوەندە پارەی هەیە شەو ڕۆژ هەر خەریکی گۆرانی کوتنە، کەچی من لێرە دەبێ شەو ڕۆژ لە مەعمەلا ئیش بکەم، کاتە ئەو لە ژیانی من خۆشترە. وتی بەوە دڵتەنگم کە درۆتان لەگەڵ میللەتی خۆتاندا کرد. واقعی ئەم میللەتە نیشانی خەڵک نادەن ئەڵێت بەوەش دڵتەنگم کچان و ژنانی ئێرە حیجاب ناپۆشن بەداخەوە دەڵێت چوومە ئاهەنگی خزمێک کە داوەتیان کردبووین وتم با بچین با ئەوێش ببینم کە چووم یەک ئافرەتم نەبینی دەموچاوی ئەسلی خۆی بێ هەمووی بۆیاخ کراوە هەمووی سەر و سنگ و ڕوو قاچی ڕووتە بەداخەوە والله دەڵێت کە چوومەوە تێر تێر گریام چونکە زانیم بێ ئەمری خوام کردووە زانیم ئەو شوێنە غەزەبی خوای لێ دەباری کە ئێمە چووبووین داوام لە خوا کرد خوا لێم خۆش بێ سبحان اللە خەڵک کە موسڵمان دەبێ ئەم دینە ئاوا بە ئیلتیزامەوە وەردەگرێ ئەڵێ داواکاری چی ئەڵێ داواکاریم ئەوەیە توخوا با خێزانی کوردی وەکو ئەوروپی لێ نەیە لە لای ئێمە لە هەژدە ساڵەوە کچ بەڕەڵا دەکرێ بەڕەڵا دەکرێ و بێ سەحاب داخۆ کوڕێک دەدۆزێتەوە بەیانی تەڵاقی دەتەوە شوو دەکاتەوە ئاوارە دەبێتەوە مناڵ دەبەر خۆی دەبە ئەم خێزانی کوردێت چەند بەختەوەرە چەند بە حرمەتەوە خەڵک دەچێتە خوازبێنی ئافرەت هەر زۆرم پێسەیل ئەم هەموو ڕێز و حرمەتە لە کاتی خوازبێنیە دەکرێ توخوایەوە چاو لە ئێمە بەکەن و بعد داماو نەبن بەڕێزەکان ئێمە باسی تەعزیە دەکەین بڵێی مامۆستا ئەمەت بۆ هێنایەوە بۆیان باس کرد بە خوێندنەوەی دڵخۆش بووم ئەبێ تۆش دڵخۆش بی ئەسڵی ئیمانە مسڵمانێک لەو سەری دنیا تا ئەو سەری دنیا مسڵمان بوو کەسێک هاتە سەر دینەکەت واللهی دەبێ وابزانی گەورەترین سەرکەوتنت بەدەست هێناوە واللهی نیشانەی نیفاق ئەوەیە کە وتیان مسلمانان لە شوێنێک تێک شکاون تۆ لێرە و بزەی لێوت بێ ئەوە نیشانەی منافیقیە ئەوانە نەوەی عەبدوڵای کوری ئوبەی کوری سەلولن بەڵام هەر وەختێ بە مسوڵمان بوونی کەسێ دڵت خۆش بوو بزانە ئیمانەکەت لە بەرزی داوە دڵت خۆش بێ ئینشاءاللە وەڵڵای بە خوێندنەوەی زۆر دڵ خۆش بووم ویستم ئێوەش دڵ خۆش بن خاڵی دووەم تخوا با قەدری ئەم ئیسلامە بگرین تخوا با قوربانی لە پێناوا بدەین ئەو ئافرەتە بە یەک ڕۆژ مسوڵمان بوون وازی ئاخە زانی چەند گرانە واز لە باوکت لە دایکت لە ئامۆزات لە پورزات لە وڵاتت لە نیشتیمانت لەو هەموو خۆشگوزەرانێ بینی لە پێناوی ئەوەدا لەناو مسوڵماناندا بژی وەڵڵاهی خەڵکێک هەیە قەیناکە بۆ کەسابەت دەچێتە دەرەوە ئەوەش جێگەی وتاری خۆی هەیە بەڵام خەڵکێک هەیە بەس بۆ ئەوەی کە لە ناو موسڵمانان بڕوا ڕێگای کافرستانی هەڵدەبژێرێ بەداخەوە خاڵی سێیەم خەڵکی دەرەوە معجبن بە دینی ئێمە بە ناوەکانمان لێرە وەڵڵاهی مناڵە هەرچی علم و سەقافەت بێ پێی نییە کەچی پێی عەیبە لە مەکتەب پێی بڵێن ناوی عائیشەیە ناوی عائیشەیە ناوی خۆی دەنێ کالی بۆی بڵێن وڵا وەک بەریتانیەکان وایە بڵێن ئەمریکیە ناوەکەی کەچی لەوێ ناوی کالیە و شانازی بە ناوی عائیشە خاتوونەوە دەکا ئەخە تخوا مەرجەکەی لەسەر وەستان نییە خەڵک لە دەرەوە موعجەبە بە دینی ئێمە لەو وەختەوە کە شایەتمانی هێنا لە یەک شاری چەند ملیۆنیدا ئافرەتێکی تاقە حیجاب بوو لەگەڵ ئافرەتێکی تردا لێرە بەداخەوە دایکەکە وای خۆ پێچاوەتەوە نازانی کێیە کچێکی لەگەڵا لەو بازاڕی پیرەمەگر و نەبی بینە وەڵای دڵی لە سوید و لە دانیمارکەوەوانەوە هاتۆتەوە نوێژیش دەکا و ڕۆژی ڕەمەزانیش دەگرێ و لەوانەی بێشتە جومعە ئەمە ئیسلام ئیلتیزامی دەوێت لە شایەتمانەوە ئەو جلە موسڵمانانەی پۆشی بێبەری بوو لە کوفر چوارەم بەختەوەری بە پارک نییە، بە حەدیقە نییە، بە دۆلار و یۆرۆ نییە، پێشکەوتن ئەمە مادییەکەیەتی، ئەی لایەنی ڕوحییەکەی بەم بەم ڕێز و حورمەتەیە کە لەناو ئێمەدا ماوە، بەم تەعزیە، بەم دڵدانەوە، بەم بەدەمەوەیەک و چوونە لە خۆشی و ناخۆشیدا کە بە دەوری یەکەوەین. ئەمە جوانکاری دینی ئێمەیە کە پێت دەڵێ لە تەعزیەدا، فڵان کەس دڵنیابە هەر دۆستی خۆشیت نیم، هەر دۆستی ئەوە نیم لەسەر سفرە نانت لەگەڵ بخۆم کاتی خۆم کاسبی خۆم ئیسراحەتی خۆم گوزەرانی خۆم بە قوربانی تۆ دەکەم چونکە تۆ مصیبەتت لێ قەوماوە واللهی لەگەڵ تا شەریکی خەمتم ئەمە زانی چ معنایەکی گەورەی هەیە هەموو شتێکی خۆم بە قوربانی تۆ دەکەم چونکە ڕاست دەکەم دۆستم ڕاست دەکەم براتم ڕاست دەکەم برای ئیمانداری و خزمی ئیمانیتم ڕاست دەکەم بەڵام بەڵام لێرەدا پرسیارەکە دروست دەبێ ئایا ئەوەی کە پێغەمبەر صلی اللە علیه وسلم فەرمووی لە کاتی موسیبەت و مردنی کەسێکا جا دراوسێتە خزمتە ناسیاتەوە ئەهلی شوێن و گەڕەک و وڵاتتە چووی لەگەڵ یابووی واللهی لەگەڵ یابووی و بە تۆ دڵخۆشی هات و دڵی فەرەح بوو دڵی پێت کرایەوە خوا مەدالیای ڕێز دەکا بە یەخەتدا بەرگێکت لە قیامەتا بە بەرادەکا هەموو خەڵک دەڵێن خۆزگەم بە خۆی ئەه ئەو بەرگە جوانە لە کوێ بوو وەڵایی فڵان ڕۆشتم بۆ تازی فڵان کەس بە بینینی من دڵی گەشایەوانە و خەمەکەی لەسەر سوک بوو خوا دەفەرمێ ئەو جلی بەهەشتەی لەبەرکەن وەڵایی یەک پارچە جلی بەهەشت هەموو تەواوی ئەم سەر زەوی پێ بدەی هێشتا نرخەکەی تەواو نابێ بەڵام ئایا ئەمە بەدەست کێ دەکەوێ؟ ئەمە دەست کەسێک دەکەوێ کە تەعزیەکە بە شەرعی بکا. جا تەعزیەی شەرعی، وتاری جومعەی ڕابردوو هەندێ خاڵم لێ باس کرد، ئەوەیە لەبەر خوا بچی. دووەمیان، دووەمیان کە لەبەر خوا دەچی، ئەوەیە نان نەخۆی لە ماڵی خاوەن مردوودا بە هەموو شێوەیەک دەتوانی لەم زروفەدا خۆ بپارێزیدەوە ئەگە هەر زۆر زۆر ناچار بووی بە دڵ ئاواتی بۆ مەخوازە بڵێ خوایە ئەگەر لەسەر ئەم سفرە و ماڵی نان ناخۆم دەنگ و باسێک دروست دەبێ کابرا ڕەم بێ دڵی تەنگ بێ دەبێ بە مناقەشە و هات و هاوار و ئەمانە هات دەنگ نەکەی دوو سێ پارو بە قەدەر ئەوەندەی گلەیی لێ نەکرێ بە برسێتی دوای بێوانە سێ چوار پارێک دەستی خۆت بخافڵێنە ئیشەڵڵا گوناحبار نابی ئەوە زۆر جار ئینسان دەکەوێتە مەوقیفی واوە کە الضروریات تبیح المحظورات خاڵی سێم لە کۆتایی ئەم خوتبەیەدا بە دوو سێ دەقەیەک دەڵێم دانیشتنی تەعزیەکە دانیشتنی تەعزیەکە ئەوەیە کە دانیشتن بۆ تەعزیە چۆنە ئایا دانیشتن لە تەعزیەدا ئەمەی ئێمە ئەمڕۆ لە بەیانیەوە تا نیوەشەو و مانجێک تەعزیە تەواو نابێت شەرعیە دەچینە خزمەت پێغەمبەر صلی الله علیه و سلم خۆشەویستی خوا جا لە ژیانی خۆیدا چ خۆشەویستێکی نەمرد کوڕەکەی سێ کچی لە مەدینە بە ماڵ و مێردبوون وەفاتیان کرد دوانیان خێزانی ئیمامی عوسمان بوون سێ کچی بە ژن و بە مێرد و خاوەن منداڵی وەفاتی کرد یعرف فیه الحزن لما جاء النبی صلی اللە علیه وسلم قتل بنی حارثە کاتێک کەوا هەواڵی پێگەیشت ئیبن حارثە و جعفر و ئیبن رواحە وەفاتیان کرد و شەهید کران پیامبر صلی اللە علیه وسلم جلس لە شوێنی خوا دانیشت یعرف فیه الحزن هەموو غەمباری و خەفەت بە دموچاویەوە دیار بوو بە دموچاوی دەزانی کە پیامبر زۆر محزونە بەڵام خۆ حدیثەکە نافەرمێ خەڵک چون سەرە خۆشیان لێکرد و خۆی دانیش لە مزگەوت و لە ماڵ دانیشت و ئیتر خەڵک بەلایەکدا بڵاویان لێکرد کە پیامبر صلی اللە علیه وسلم خۆی وەفاتی کرد یەک ساعەت تعزیە بۆ دانەندراوە معلومتان بێ هەر کەس لە تووشی ئیمامی عەلی و حەزرەتی عائیشە و ئەوان نەبوو تەعزیەی لێ دەکرد لە دوای وەفاتی خۆی ئەو هەموو خەلیفە کەڵە پیاوەی ئیسلام وەفاتی کردو تەعزیە بۆ کەس دانەندراوە نە لە مزگەوت نە لە ماڵێ بچینە لای مەسەبەکان ئێمە ناڵین شافعی مەسەبین مامۆستا تۆ ناڵی شافعی مەسەبم بەرە والله دەی ئیمامی شافعی ئێمە لە کتێوی ئەلئوم کە بەو پەنجە پیرۆزانی خۆی نووسیوێتەوە مجلدی یەک لاپەڕەی سەد و چل و هەشت دەفەرمێت بەلامەوە زۆر بێشەرعی و ناپەسندە خەڵک لە شوێنەکە دانیشن و خەڵک سەرخۆشیان لێ بکا ئەڵێن ناپەسند و بێ شەرعیە خزمەکانی مردوو لە شوێنێکا دانیشن و کۆببنەوە مەبەستیان ئەوە بێ خەڵک بچێت تەعزیە و دڵنەواییان بکا بەڵکو دەبێ لەسەر قەبرانەوە لە دوای نوێژ و ناشتنیەوە بڵاوەی لێ بکرێ هەر کەس بۆ سەر ئیشی خۆی جا هەر کەس لە ڕێگاوبان و سەر زرعات و بازار و دوکان پێیانگەی با تەعزیان لێ بکا ئەمە قسەی شەرعە ئەمە قسەی شەرعە ئەی ئەم دانیشتنەی ئەمڕۆ کاتەکە بە بەریەوە نەماوە دەرەوە زۆر ساردە و مسلمانان لە دەرەوەن ئینشاءاللە خاڵ بە خاڵ پێیا دەڕۆین من هەمووتان بە ئایات و قورئان و حەدیث بۆ دەخوێنمەوە ئایا تەعزیەی ئەمڕۆ چۆن دەبێ بە شەرعی چۆن لەم بەڵایی ناشەرعی خۆمان ڕزگار کەین و شەرع لەبارەیەوە چی دەفەرمێ و ئەم عورف و عادەتە تا کوێ جێ دەبێتەوە لە شەرعدا وە تەعزیەیش نانکەوە قەولم لابوو باسی بکەم ان شاء اللە لێی پەشیمان نیم بەڵام کاتی جومعە بەداخەوە ئەو سعاتە نازانی چۆن دەڕوا و فریای هیچ ناکەوی لێرەدا کۆتایی پێ دێنم درێژتری ناکەمەوە ان شاء اللە ئەگەر تەمەن باقی بێ ئەم زنجیرە باسە درێژە دەکێشێ و ئێوەش لەگەڵماندا بن و لە دینی خوا وەکو خۆی حاڵی ببن یا ربی خوا لە دینی خۆ شارەزامان کەی یا ربی خوا هیدایەتمان بدەی یا اللە لە دینی خۆت وەکو خۆی شارەزامان کەی یا ربی خوایە ئەم سۆز و بەزەی و ڕەحم و خۆشەویستیە لە ناو کۆمەڵی موسڵماناندا کەم نەبێتەوە یا ڕەبی خوا لە کاتی خۆشی و ناخۆشیدا پشت لە یەک نەکەین و بەدەم یەکەوە بین یا ڕەبی خوا هیدایەتی موسڵمانانی دەرەوەی وڵات بدەی یا ڕەبی خوا ئەو کەسانێک کە لەم دینە جوانە حاڵی نەبوون خوایە وەسیلەیەکیان بۆ هیدایەت بۆ بڕەخسێنی یاڕەبی ژمارەی موسڵمانانی ڕاستەقینە زیاد کەی نیفاق و دووڕوویمان لەناو لابەری یاڕەبی عاقیبەتمان خێر کەی هیدایەتی ئەو گەنجە بەڕێزانە بدەی کە بەم سەرما ڕویان کردە ماڵی تۆ عاقیبەتی ئەو ڕیش سپی و پیاوە ئیختیارانە خێر کەی کەوا لەبەر تۆ بە نەخۆشی بە داماوی خوایە هاتوونە ماڵی تۆ یا اللە شیفای لاو و پیرمان بدەی شیفای گەورە و بچووکمان بدەی شیفای ژن و پیاوی نەخۆشی مسوڵمانان بدەی ئەوەی لەم مزگەوتە و دەرەوەی ئەم مزگەوتەدا لەم کاتە پیرۆزەدا ڕەحم و بەزەیت پیا بێتەوە یا شافی شیفایان بدەی یا اللە ئەوەی مردووە لەناو مسوڵمانان بەگشتی ئەوەی ئەهلی ئەم مزگەوتە بوو بەجێهێشتین یا ڕەبی خوا لێی خۆش بی لەم کاتە ڕەحمەت بارانی خۆتی بکەی یا ئەڵڵا ئەوەی کەوا کەسوکاری مردووە و خاوەن پرسەیە یا ڕەبی خوا دڵنەوایی بکەی یا ڕەبی خوایە بەرەکەتی ئەو ئاسمانەمان لێ نەگریەوە یا ئەڵڵا بەرەکەتی ئەو ئاسمانەمان بەسەرا بڕێژی خێر و بەرەکەتی ئەم زەوێمان بۆ بڕوێنی یا اللە لە نەخۆشی لە هەژاری لە داماوی لە کڵۆڵی ئێمە و موسڵمانان پارێزێ ڕۆڵەی موسڵمانان لە هەر شوێنێکن خوایە پارێزراوێ